گۆشتی هەموو چوار پێکان وەک مەڕ، بزن، وشتر، گا، حەڵاڵە بۆتان و بیخۆن، ئەوانە نەبێ کە باسی حەرامیان ئەکەین کە لە ئیحرامی حەج دابوون نابێ ڕاو بکەن، نابێ گۆشتی ڕاوکراو بخۆن، بە ڕەوای مەزانن و خۆتانی لێ لادەن، خودا چۆنی بوێ وەها حوکمتان بۆ دائەنێ و بە پێی حیکمەتی خۆی کارەکات. حورمەتی مانگی حەرام مەشکێنن حەیوانێ بۆ هەدی دیاری کراوە داگیری مەکەن حەیوانی خاوەن گەردن بەند داگیر مەکەن گەردن بەندەکانیان مەبەن دەست مەبەن بۆ ئەو کەسانە کە ئیحرامیان بەستووە بە قەسدی ماڵی خودا مادام داوای فەزڵ و ڕەحمەتی خودا ئەکەن. کاتێ کە لە ئیحرام دەرچوون ڕاو و شکاری خۆتان بکەن بۆتان ڕەوایە، کینە و دوژمنایەتی کۆمەڵێ کە وەختی خۆی دەستیان هێنایە ڕێتان و مەنعی مسجد الحرام'یان لێ کردن هەڵتان نەنێ و واتان لێ نەکا دەست درێژی بکەن و تۆڵەی خۆتان بسێننەوە لە ناو یەکدا لە سەر کاری چاکە و خێر و لە خوا ترسی هاوکاری بکەن. حەرامە لەسەرتان خواردنی گۆشتی حەیوانی خنکاو، بە هەر هۆیەک خنکابێ، هەروەها حەرامە لەسەرتان خواردنی گۆشتی حەیوانێ کە لە سەری یان لە ئەندامێکی تری بدرێ تا ئەمرێ، حەرامە لەسەرتان خواردنی گۆشتی حەیوانێ لە شوێنێکی بەرزەوە کەوتبێتە خوار، یان کەوتبێتە بیر یان چاڵێک و مردبێ، یا حەیوانێ بە قۆچی حەیوانێکی تر کوژرابێ. یان دڕندە لێی خواردبێت تا مراندبێتی، مەگەر فریای بکەون و گیانی تێدا مابێ و سەری ببڕن و خوێنەکەی بازرەقە ببەستێ یا لە کاتی سەربڕینەکەدا پەلەقاژە بکات، هەروەها حەرامە لەسەرتان گۆشتی ئەو حەیوانەی ئەوسا عەرەبی زەمانی جاهیلیەت لەسەر سێ سەد و شەست بەردەکەی دەوری کەعبە سەریان ئەبڕی و ئەمەیان بۆ خۆ نزیککردنەوە لە بتەکان ئەکرد. هەروەها حەرامە لەسەرتان پەیڕەوی ئەزلام بکەن، ئەزلام تیرە، ئەوسا عەرەبی پێش ئیسلام کە بیانویستایە بڕۆشتنایە بۆ کارێ سێ تیریان هەبوو وەک شێر و خەتی ئەمڕۆ بەکاریان ئەهێنان، لە یەکێکیان نووسرابوو ئەمەرەنی ڕەبی، لە یەکێکی تریان نووسرابوو نەهانی ڕەبی. لە سێهەم هیچ نەنووسرابوو، جا کە تیرێکیان هەڵئەدا، ئەگەر ئەوەیان دەرچووبایە کە ئەمرەکەی لێ نووسراوە، کارەکەیان ئەکرد و ئەڕۆشتن بە سەردەمییەوە، بەڵام ئەگەر ئەوەیان دەرچووبایە کە نەهی لێ نووسراوە، ئەوا وازیان لە کارەکە ئەهێنا، خۆ ئەگەر ئەو تیرە دەرچووبایە کە هیچی لێ نەنووسراوە، کارەکەیان هەڵئەگرت بۆ وەختێکی تر. ئەم تیرهەڵدانەیان کە لە بەردەم ماڵی بتەکاندا یان کرد بە تەواوی دوورکەوتنەوە بوو لە خودا، ئاینی ئیسلام ئەم کارەی بنەبڕ کرد و حەرامی کرد و بە گوناه و فیسقی دانا، ئا لەم ڕۆژەدا عەسری ڕۆژی جومعەی حەجەت الوداع کافرەکان بە تەواوی ناهومێد بوون لێتان و دەسیان لێ شۆردوون ئیتر لێیان مەترسن، لە من بترسن بە گوێم بکەن با سزاتان نەدەم ئەمڕۆ ئایینم بۆ تەواو کردن و ئایەتەکانم هەموو بۆ ناردوون و ڕێوشوێنی ئایینی ئیسلامتان بۆ ڕوون بوویەوە و نیعمەتی خۆمم ڕژاند بەسەرتاندا ئەوەتە دەستان گرت بەسەر مەککەدا کە بنکە و مەڵبەندی هێزی کافرەکان بوو نیشانەکانی کوفرتان تێدا نەهێشت منیش لەناو هەموو ئایینەکاندا ئایینی ئیسلامم بۆتان هەڵبژارد جا ئەگەر لە قات و قڕی و برسێتیدا ناچاری خواردنی ئەو شتە حەرامانە بوون کە باس کراون و حەزتان لە گوناه نەئەکرد و بە ناچاری ئەتان خوارد، نەک بە ڕەغبەت و زیادەڕەویتان نەکرد و زیاد لە پێویستتان نەخوارد و دەستدرێژیتان نەکردە سەر خەڵک، ئەوا خودا زۆر لە گوناه خۆشە بێ و زۆر میهرەبانە. هەروەها حەڵاڵە بۆتان خواردنی گۆشتی نێچیری ئەو دڕندە ڕاویانەی کە بەو بەهرەی خودا پێی داون فێری ڕاوتان کردوون، یا بەو جۆرەی خودا تێی گەیاندوون فێریان بکەن چۆن ڕاکەن بەدوای نێچیرەکەدا و بیگرن و لێی نەخۆن، یا ئەگەر تێتان خوڕین بە گوێتان بکەن و کە هانتاندان بڕۆن، تا دوایی، لەو نێچیرە بخۆن کە بۆیان گرتوون و لێیان نەخواردووە. لەو کاتەدا کە دڕندە ڕاویەکە ئەنێرن ناوی خودا بێنن یا کە نێچیرەکەی هێنا و بە چەقۆیا گەیشت ناوی خودای لێ بێنن و سەری ببڕن لە خودا بترسن و بە گوێی ئامۆژگاریەکانی بکەن خودا بە گورجی تۆڵە لە تاوانبارە کاتەوە و لەسەر گەورە و بچوک لێتان ئەپرسێتەوە. بۆتان حەڵاڵە خواردەمەنی پاک و پوختە. بۆتان حەڵاڵە خواردەمەنییەک کیتابییەکان کردبێتیان. هەروەها گۆشتی حەیوانێ ئەوان سەریان بڕیبێ، واتە ئەوانەی پێش ئایینی ئیسلام کیتابیان بۆ هاتووە وەک گاور و جوولەکە. خواردەمەنی و گۆشتی سەربڕراوی ئێوەش بۆ ئەوان حەڵاڵە، واتە حەڵاڵە بۆتان بیاندەنێ یا پییان بفرۆشن. هەروەها حەڵاڵە بۆتان ژنە داوێن پاکە موسڵمانەکان یا ژنە داوێن پاکە کیتابیەکان بخوازن و مارەیان بکەن بەو شەرتەی مارەییەکانیان بدەنێ کە بەم نیکاحە پاک و پوختەیە خۆتان لە زینا ئەپارێزن و ئافرەتی بێگانە و حەرام ناکەن بە دۆستی پەنهانیتان کە بە حەرامی لەگەڵیان ڕابوێرن. ئەگەر ویستتان هەستن بۆ نوێژکردن واتە نیازتان بوو نوێژ بکەن لە پێشدا دەموچاو و ڕوخسارتان بشۆن و هەردوو دەستتان بشۆن لەگەڵ ئەنیشکەکانتان و دەستی تەڕ بێنن بەسەرتاندا هەردوو پێیشتان بشۆن لەگەڵ قولە پێکانتان جا ئەگەر لەکاتی هەستان بۆ نوێژدا لەشتان پیس بوو یانێ جەنابەتتان هەبوو ئەوا خۆتان بشۆن واتە هەموو لەشتان چ پێست و چ موو ئەمە بۆ حاڵێکە کە ئاوتان هەبێ و هیچ مانیعێکتان نەبێ لە بەکارهێنانی ئاو. خۆ ئەگەر هەر ئاو نەبوو یا هەبوو نەتان ئەتوانی بەکاری بێنن لەبەر نەخۆشی یا لە سەفەردا بوون چ بێ دەستنوێژ بن و چ لەش پیس یا دەستنوێژتان هەبوو لەپڕ موحتاجی قەزای حاجەت بوون بە میز یا پیسی یا شتی تر کە دەستنوێژ بشکێنێ یا لە ژنەکانتان کەوتبوون چ بە دەست لێدان و چ بە جیماع کردن و ئاوتان دەست نەکەوت دەست نوێژی پێ بگرن یا لەش پیسی خۆتانی پێ دەرکەن، لە هەموو ئەم حاڵانەدا بگەڕێن بە دوای خاکێکی پاکدا و دەستانی پیادەن و بیهێنن بە دەموچاو و ڕوخسارتان و بە هەردوو دەستاندا تا ئانیشکتان. خودا نایەوێ باری گران بخاتە سەرتان و ناچارتان بکا بۆ بەکارهێنانی ئاو لە هەموو کاتێکدا، بەڵام ئەیەوێ پاکتان بکاتەوە چ بە دەستنوێژ و خۆشۆردن و چ بە تەیەموم و خاک بەکارهێنان. ئەیەوێ نیعمەتی خۆی بەسەرتانا تەواو بکات. بەشکو شوکرانەبژێری خودا بکەن و لە فەرمانی دەرنەچن. ئەی ئەوانەی بەڕاستی باوەڕتان بە خودا و بە پێغەمبەر هەیە، هەموو کات بە عادلانە و دادپەروەرانە شایەتی بدەن و ڕاستگۆ بن لە پێناوی ڕەزای خودادا، یا ڕق و قینتان لە کافرەکان واتان لێ نەکا بە ناڕاستی و ناعادلانە بجوڵێنەوە لەگەڵیان و دەستدرێژییان لێ بکەن، دادپەروەر و حەقگۆ و حەقکردار بن، داد و ڕاستی نزیکتان ئەکاتەوە لە گوناه نەکردن و لە خودا ترسان، لە خودا بترسن، بەڕاستی خودا پەیمانی لە بەنی ئیسرائیلیەکان وەرگرت کە لەگەڵ موسادا بڕۆن بۆ جەنگ دژی ئەو زۆردارانەی کە لە خاکی شام بوون بۆ ئەم مەبەستە دوانزە موفەتیشی وشیارمان هەڵبژارد تا بڕۆن ئەحواڵی ئەو زۆردارانە و دەنگوباسیان بزانن خودا فەرمووی بە بەنی ئیسرائیلیەکان من لەگەڵ ئێوەدام و یارمەتیتانەدەم ئەگەر ئێوە نوێژ بکەن و زەکاتی ماڵتان دەرکەن و ئیمان بە پێغەمبەرانم بێنن و پشتیان بگرن و بەهێزیان بکەن و قەرزی باش بدەن بە خودا، واتە، یارمەتی جیهاد بدەن و دەستگرۆیی هەژاران و داماوان بکەن. ئەوا لە گوناهەکانتان ئەبورم و ئەتان خەمە چەند بەهەشت و باغ و لالەزارێکەوە، ان اللە یحب المحسنین. جا لەبەرئەوەی پەیمانەکەیان نەبردە سەر و تێکیان دا، دوورمان خستنەوە لە ڕەحمەتی خۆمان و دڵمان ڕەق و ڕەش کردن و دەستیان دایە گۆڕینی تەورات و مەعنایان بە ئارەزووی خۆیان لێک ئەدایەوە و ئەوەی پێیان وترابوو لەبیریان چووەوە. ئیتر خیانەت و ناڕاستیان لێ نابڕێ و هەموو جار خائینیان تیا ئەبینی کەمێکیان نەبێ کە ئیمانیان هێناوە و ڕێگای ڕاستیان گرتۆتە بەر لێیان ببورە و چاوپۆشیان لێ بکە ئەگەر تەوبەیان کرد یا بە ڕێک و پێکی جزیەیان دا یاخۆ وازیان لێ بێنە و گوێیان مەدەرێ خودا چاکەکارانی خۆشەوێ. وسوف ینبیهم الله بما کانوا یصنعون پەیمانمان لەوانەش سەند کە وتیان، ئێمە نەسڕانین و پەیڕەوی عیساین، بڕیارمان دا خودا بەیەک بزانن و پەیڕەوی عیسا بن و ئیمانی پێ بێنن و ئەو پێغەمبەرەش دوای ئەو دێت کە محەمەدە صلی اللە علیه وسلم ئیمانی پێ بێنن، ئەوانیش پەیمانیان هەڵوەشاندەوە و بەشێ لەوەی فێر کرابوون پێیان وترابوو لەبیریان چوو خودایان کرد بە سێ، عیسایان لە پلەی پێغەمبەرییەوە گەیاندە پایی بەرزی خودایی و ئیمانیان بە پێغەمبەری ئیسلامیش نەهێنا، ئێمەش دوژمنایەتی و ڕق و کینەمان خستە ناو خۆیانەوە یا ناو بەینی ئەوان و جوولەکەوە تا ڕۆژی قیامەت. لەوێیش ڕووبەڕوو ئەبنەوە لەگەڵ خودادا و پێیان ئەڵێ چییان کردووە لە دونیادا ئەو کەسانەی دوای ڕەزامەندی خودا بکەون و مەبەستیان بێ لێیان ڕازی بێ، خودا بە ئیزنی خۆی بەهۆی ئەو قورئانەوە لە تاریکی کوفر دەریانەهێنێ و ئەیانخاتە ڕووناکی ئیسلام و شارەزای ڕێگای ڕاستیان ئەکات کە بەرەو بەختیاری دونیا و قیامەتیان ئەبات. ئەوانە کافرن کە ئەڵێن عیسای مەسیحی کوڕی مەریەم خودایە تۆ پێیان بڵێ کێ هەیە بتوانێ ڕێ لە خودا بگرێ و دەست بێنێتە بەر دەستی ئەگەر بیەوێ عیسای مەسیحی کوڕی مەریەم و دایکی و هەرچی خەڵکی سەر زەویشە بیان کوژێ و لەناویان بەرێ هەرچی موڵکی ئاسمانەکان و زەوی و ناوبەینیان هەیە هەموو هی خودایە نەخێر وا نیە کە ئێوە ئەڵێن بەڵکو ئێوەش بنیادەمن و لەوانەن کە خودا دروستی کردوون ئەوەی مەیلی لێ بێ لە گوناهی خۆشە بێ واتە ئەوانەی ئیمانیان هێنابێ بە خودا و پێغەمبەرانی ئەوەش مەیلی لێ بێ سزای ئەدا واتە ئەوانەی کە ئیمانیان نیە و کافرن واللە علی کل شیء قدیر. ئەی کتابیەکان بەڕاستی پێغەمبەری ئێمە هات بۆتان ئاین و خودا ناسیتان بۆ ڕوون بکاتەوە لەوەختێکا ئەم پێغەمبەرەتان بۆ نێررا ماوەیەک بوو خودا پێغەمبەری نەنارد بۆ سەرتان بۆیە ئەم پێغەمبەرەمان بۆ ناردن نەبادا دوایی لە ڕۆژی حیسابدا بڵێن کەسێک نەهاتە لامان لە دونیادا باسی چاکە و خراپەمان بۆ بکات و موژدەدەر و ترسێنەر بێ ئەوا پێغەمبەرێکتان بۆ هات موژدەی بەهەشت و پاداشی چاک ئەدا بە موسڵمانان و کردەوە چاکان هەروەها کافران و بەدکاران لە دۆزەخ و سزای توند ئەترسێنێ. کە چەندین پێغەمبەر لەناو ئێوەدا هەڵکەوت و چەندین پادشا و دەسەڵاتدارتان تێدا پەیدا بوو، شتی وای پێدان بە کەسی نەداوە، دەریای بۆ دوو لەت کردن تا بپەڕنەوە و فیرعەونی بۆ لەناو بردن و هەوری بۆ کردن بە سێبەر و گەزۆ و هەنگوینی بۆ باراندن. وعلی اللە فتوکلوا ان کنتم مؤمنین لەوێدا دوو کەس لەوانەی لە خودا ئەترسان و خودا نیعمەتی ئیمان و ڕاستگۆیی و دامەزراوی پێدابوون بە خەڵکەکەیان وت بڕۆنە سەریان و پێش ئەوەی لە خەو خەبەریان بێتەوە دەرگایان لێ بگرن و هێرش بەرنە سەریان فاذهب أنت وربك فقاتلا إنا هاهنا قاعدون لەگەڵ ئەمەش هەر بە گوێیان نەکرد و نەڕۆشتن وتیان ئەی موسا ئێمە هەرگیز ناڕۆینە ئەوێ تا ئەوانی تێدا بن جا ئەگەر تۆ حەزت لە ڕۆشتنە ئەوا تۆ و خوداکەت بڕۆن بجەنگن و ئێمەش ئا لێرە دانیشتووین ئەمەش گاڵتەکردن بوو بە خودا و بە موسای پێغەمبەری جا خودا فەرمووی بە موسا، بێگومان لە سزای ئەم بێ گوێییەدا ئەرزی موقەدەسیان لێ حەرام کرا بۆ ماوەی چل ساڵ و لەم ماوەیەدا ئەسوڕێنەوە بە زەویدا بە جۆرێک کە نازانن لە کوێوە هاتوون و بۆ کوێ ئەچن تۆیش خەفەت مەخۆ کەوا ئەو تۆڵەیە لەو کۆمەڵە فاسقە کرایەوە با بیخۆن ئەوە دەردیان بێ قال لأقتلنك قال إنما يتقبل الله من المتقين ئەی پێغەمبەر بەسەرهاتی دوو کوڕەکەی ئادەمیان بۆ بگێڕەرەوە واتە قابیل و هابیل کە ئادەم ئەمری پێکردن هەر یەکێکیان خوشکی تەوئەمی واتە لفی ئەویتریان مارە بکات قابیل پێی ناخۆش بوو چونکە خوشکە لفەکەی خۆی جوانتر بوو حەزی نە ئەکرد بۆ هابیل بێ و خۆی حەزی لێ ئەکرد ئادەم فەرمووی هەر یەکێکتان قوربانیەک بکەن لە هەر کامێکتان قبوڵ کرا خوشکەکە بۆ ئەوتان بێت قوربانیان کرد قوربانیەکەی هابیل قبوڵ بوو ئاگرێ لە ئاسمانەوە هات و قوتی دا بەڵام هی قابیل قبوڵ نەکرا و ئەوەندەی تر ڕقی هەستا و هەڕەشەی لە هابیلی برای کرد و وتی بە خودا ئەتکوژم هابیل پێی وت خودا قوربانی لەیەکێ قبوڵەکات کە لە خودا بترسێ و خۆی لە گوناه دوور بخاتەوە. لئن بسطت إلی یدک لتقتلنی ما أنا بباسط یدی إلیک لأقتلک فطوعت له نفسه قتل اخیه فقتله فاصبح من الخاسرین نەفسی ڕێگای کوشتنی هابیلی برای لەبەرچاو ئاسان و جوان کرد و کوشتی و بەهۆی ئەو تاوانە گەورەوە کە کردی زیانبار بوو و دین و دونیای دۆڕاند خودای گەورە دوو قەلەڕەشی نارد لە بەرچاویا شەڕیان کرد و یەکێکیان ئەوی تریانی کوشت و بە دەنووک چاڵێکی بۆ هەڵکەند و شاردیەوە کە قابیل ئەمەی دی وتی ئای نەگبەت خۆم بە قەدەر ئەم قەلەڕەشەشم لێ نایە کە لاشەی براکەم بشارمەوە لەو کاتەدا دای بە ئەژنۆی خۆیدا و پەشیمان بوویەوە و زانی چ تاوانێکی کردووە جا لەبەر ناڕەوایی و ناشرینی ئەو تاوانە کە بوو بە هۆی ئەوەی خەڵک چاو لە قابیل بکەن لە کوشتنی ناحەزیاندا بڕیارماندا و واجبمان کرد لەسەر بەنی ئیسرائیلیەکان هەر کەس نەفسێ بکوژێ بێ ئەوەی قیساسی لەسەر بێ یا خراپەی لەسەر زەوی کردبێ یان شەریکی بۆ خوا قەرار دابێ یان ڕێگری کردبێ لە خەڵک و خەریکی ڕاو و ڕووت بووبێ ئەوە بکوژەکە وەک ئەوەیە هەرچی بنیادەمە هەمووی کوشتبن هەر کەسیش یەکی ڕزگار بکات لە مردن بە هەوڵ بۆ دان یا یارمەتی یا هەر هۆیەکی ڕەوای تر ئەوە وەک ئەوە وایە هەمووی ڕزگار کردبن پاش ئەوەی ئەم حوکمە توندەمان ڕاگەیاند پێغەمبەران لە لایەن ئێمەوە چوونە سەریان و ئایەت و موعجیزەیان پیشان دان و حوکمی خودایان بۆ دووپات کردنەوە لەگەڵ ئەوەشدا زۆرێ لەوان زیادەڕەوییان کرد لەسەر زەوی و دەستیان لە پیاوکوژی هەڵنەگرت. ئەی موسوڵمانینە لە خودا بترسن ڕێگای خودا پەرستی و چاکە کردن بگرن تا بگەنە ڕەزامەندی خودا و لە پێناوی بەرز کردنەوە و سەرخستنی ئاینی خودادا تێبکۆشن و هەوڵ بدەن بەڵکو سەرکەون و بەختیاری دونیا و قیامەت بن. ان الذین کفروا لو ان لهم ما فی الارض جمیعا ومثله معه لیفتدوا اقتدوا به من عذاب یوم القیامة ما تقبل منهم ولهم عذاب الیم ئەوانەی کافرن ئەگەر هەرچی لە زەویدا هەیە هی ئەوان بێ و ئەوەندەی تریشیان هەبێ و بیانەوێ بیدەن لە فیدیەی خۆیاندا بۆ ئەوەی لە سزای ڕۆژی قیامەت ڕزگار ببن لێیان قبوڵ ناکرێ و سزای سەخت و بە ئازارەدرێن ئەو پیاوەی دزی ئەکات و ئەو ژنەی دزی ئەکات بە مەرجێ باڵغ و عاقڵ بن و شوبهەیان نەبێت لە حەرامی ماڵەکە بۆیان نەک وەک ماڵی شەریکی یا ماڵێک کە وەقفی عاممە بێ کە گومانی حەڵاڵی تێدایە بۆیان هەروەها بەو مەرجەی دزراوەکە نرخی چوار یەکی دینارێکی ئاڵتوون بێ و لە شوێنی خۆیدا دانرابێ و پارێزراو بێ ئەوە دەستیان ببڕن لە مووچە. ان اللە غفور رحیم. جا هەر کەس پاش ئەو ستەمەی کردویەتی پەشیمان بویەوە و گەڕایەوە بۆ لای خودا و بە گۆ کردنی و دەستی کرد بە چاکە کردن و عەزمی جەزم کرد نەگەڕێتەوە بۆ سەر گوناهەکە ئەوە بێگومان خودای میهرەبان تەوبەی لێ وەرەگرێ و لە گوناهی خۆشەبێ واللە علی کل شیء قدیر ئایا نەتزانیوە هەرچی موڵکی زەوی و ئاسمانەکانە هەمووی هی خودایە و ئەو بە ئارەزووی خۆیەتی بیەوێ سزای هەر کەس بدا ئەیدات و بۆ هەر کەسیش بیەوێ گوناهی ئەبەخشێ خودا بەسەر هەموو شتێکدا دەستی ڕوات و توانایە. خەم مەخۆ و غمگین مەبە لە ڕەوشتی بەدی ئەو جولەکانە کە زۆر چاک ئامادەن بۆ بیستنی قسەی درۆی خوێندەوارە بەدڕەوشتەکانیان و گوێ لە تۆ ناگرن و قسەت نابیسن بەڵام ئامادەن گوێ لە قسەی خەڵکی تر بگرن لە ناموسڵمانەکان نەهاتونەتە مەجلیسی تۆ تا دەنگوباسی خودا پەرستی و ئاینی ئیسلامت لێ ببیسن قسەی خودا ئەگۆڕن و هەرچی موافقی قسەی تۆ بێ و بە باری تۆدا بێ ئەیشارنەوە بە کۆمەڵەکەی خۆیان ئەڵێن، ئەگەر محمد وەک قسەی ئێمەی پێ وتن قبوڵی بکەن و ئەگەر وەک ئەو نەبوو وەری مەگرن و خۆتانی لێ بپارێزن، بێگومان ئەوەی خودا بیەوێ گومڕاهی بکا تۆ ناتوانی هیچی بۆ بکەیت، ئەو کافر و دووڕوانە خودا نایەوێ دڵیان پاک بکاتەوە و بە نووری ئیمان دەروونیان ڕووناک بکاتەوە، لە دونیادا بەشیان سەرشۆڕیە و لە ڕۆژی دواییشدا سزایەکی گەورە و توند دەدرێن. وَإِنْ حَكَمْتَ فَاحْکُم بَیْنَهُم بِالْقِسْطِ ۚ إِنَّ اللَّهَ یُحِبُّ الْمُقْسِطِینَ ئەوانە زۆر درۆ بیسن دەربارەی تۆ و یارانی تۆ، هەرچی قسەیەکی خراپ بکرێ لەسەر پێن بۆ بیستن و هەڵگرتنی، هەروەها ئەوانە حەرام خۆرن، ڕیبا ئەخۆن، بەرتیل وەرەگرن، بۆ ماڵ و سامانی دنیا تەورات ئەگۆڕن، جا ئەگەر ئەمانە هاتنە لات بۆ موحاکەمە ئەوە تۆ ئارەزوی خۆتە مەیلت هەبوو موحاکەمەیان بکە و مەیلت نەبوو گوێیان مەدەرێ و ڕویان لێ وەرچەرخێنە ئەگەر گوێت نەدانێ ئەوان ناتوانن هیچ جۆرە زیانێکت پێ بگەیەنن خودا ئەتپارێزێ خۆ ئەگەر هاتوو موحاکەمەت کردن ئەوا بە دادپەروەرانە و بە ڕاستی موحاکەمەیان بکە وما اولئک بالمومنین. ئەوانە چۆن تۆ ئەکەنە حەکەم لە کاتێکا کە تەوراتیان لایە کە کتێبی خۆیانە و حوکمی خودای تیایە کە موافقی حوکمەکەی تۆیە کەچی باوڕی پێ ناکەن و پشتی تێکەن ئەوانە کە دێنە لات بۆ تەحکیم و حوکمی خوداییت پیشان دان کە هەڵسان لات پشتی تێکەن و گوێی نادەنێ. پێغەمبەرە موسڵمانەکانی پێش ئاینی ئیسلام بەو تەوراتە حوکمیانە کرد لەناو جولەکەکاندا هەروەها زانا لەخوا ترسەکان و دونیا تەرک کردوەکانیان بەو حوکمیانە کرد چونکە خودا فەرمانی پێدابوون کە ئەبێ بیپارێزن و نەهێڵن لەناو بچێ و بگۆڕێ ئەوانیش ئاگەداری بوون و بەگوێرەی فەرمانەکەی خودا پاراستیان و مەعنا پەنهانەکانیان بۆ خەڵک ڕوون ئەکردەوە ئێوە لە کاتێکدا کە محاکەمە ئەکەن لە بەینی خەڵکدا بە قسەی کەس حوکم مەکەن و لە کەس مەترسن بە پێی فەرمانی من حوکم بکەن و لە من بترسن ئایەتەکانم مەگۆڕن و بەرامبەر تەماعی هیچ و پوچی دونیایی مەیان دۆڕێنن ئەوانەش حوکم بە ئایەتی خودا نەکەن کافرن. چاوێک بەرامبەر چاوێک، لووت بەرامبەر لووت، گوێ بەرامبەر گوێ، ددان بەرامبەر ددان. هەروەها برینەکانیش قیساسیان هەیە، واتە برین بەرامبەر برین ئەگەر ئەندازەی برینەکە زانراو بێ. ئینجیلمان بۆ نارد کە پڕی بوو لە نوور و ڕووناکی ڕێپیشاندان. ئەو ئینجیلە باوەڕی بەو کتێبانە هەبوو کە پێش ئەو نێررابوون بۆ پێغەمبەران و بە ڕاستی ئەزانین و لایەنگری لێکردن و ئامۆژگاری و ڕێپیشاندەری زۆری تێدا بوو بۆ ئەوانەی بە دڵ ڕێگای ڕاست ئەگرن و لە خودا ئەترسن. الی اللە مرجعکم جمیعا فینبئکم بما کنتم فیه تختلفون ئێمە بەڕاستی قورئانمان نازڵ کرد بۆت کە باوەڕی بە کتێبە خوداییە پێشووەکان هەیە و لە ئوسوڵ و بناخەی ئاییندا پشتگیرییان لێ ئەکات و ئەیانپارێزێ لە گۆڕان و ئاگای لێیانە تۆ ئەی پێغەمبەر بە پێی فەرمانی ئەو قورئانەی خودا ناردوێتی بۆت لە ناو خەڵکدا حوکم بکە و مەکەوەرە دوای ئارەزووی کافران و مونافیقان کە لە ڕێی حەق و قورئان لات بدەن کە بۆت هاتووە. ئێمە بۆ هەر کۆمەڵێکتان شەریعەت و ڕێبازێکمان داناوە لەسەری بڕۆن و لێی لانەدەن. خودا ئەگەر مەیلی لێ بوایە ئەیکردنە یەک ئوممەت و لەسەر یەک شەریعەت دایئەنان، ئێوە و ئوممەتانی پێشوو. بەڵام ئەیەوێ تاقیتان بکاتەوە و تەجرەبەتان بکا ئاخۆ ئیمان بە شەریعەتە جیاجیاکان ئەهێنن و باوەڕتان بەوە ئەبێ کە خوا بە حیکمەتی خۆی ئەو شەریعەتە جیاجیایانەی داناوە؟ کاری خێر و چاکە بکەن بۆ دواییتان. وَإِنَّ کَثِیرًا مِنَ النَّاسِ لَفَاسِقُونَ. هەروەها ئەمرمان کرد بە تۆ کە لە بەینی خەڵکدا بەو قورئانە حوکم بکەی کە خودا بۆی ناردووی و دوای ئارەزووی نەفسی ئەوان نەکەوی خۆتیان لێ بپارێزە نەبادا لە هەندێ حوکمی خوادا لات بدەن و سەرت لێ بشێوێنن. تەنها بەگوێرەی فەرمانی خودا حوکم بکە، جا ئەگەر ئەوان سەرپێچییان کرد لە حوکمی خودا و ملکەچ نەبوون بۆی، ئەوە زۆر چاک بزانە کە خودا ئەیەوێ بەهۆی هەندێ گوناهیانەوە کە سەرپێچییە لە حوکمی خودا تووشیان بکات. زۆر کەسی وا هەن سەرکەشن و لە حەق لادەن و رێگای کوفر ئەگرنە بەر. افحکم الجاهلیە یبغون ومن احسن من الله حکما لقوم یوقنون ئایا ئەوانە داوای حوکمی چەرخی کوفر و پێش هاتنی ئاینی ئیسلام ئەکەن کە ئەیانەوێ بە ئارەزووی نەفسی ئەوانە حوکم بکەیت و لەگەڵیان ڕێک بکەوی لەسەر حسابی ڕاستی نەخێر ئەوانە بە هەڵە چوون. لای کەسێک کە باوەڕی بە خودا هەبێ و ژیر و تێگەیشتوو ورد بێ کێ هەیە حوکمی لە حوکمی خودا جوانتر بێ؟ حوکم هەر حوکمی خودایە و ئەوانەی کە بە پێی حوکمی خودا ڕازی نین گومڕاهن. يا أيها الذين آمنوا لا تتخذوا ان اللە لا یهدی القوم الظالمین ئەی ئەوانەی ئیمانتان بە خودا و بە پێغەمبەری خودا هەیە جولەکە و گاور مەکەنە دۆست و برادەری خۆتان و وەک دۆست و خۆشەویست تێکەڵیان مەکەن ئەوان هەموویان یەک قسەن لە دوژمنایەتی ئێوەدا و لەناو خۆیاندا دۆست و برادەری یەکترن بۆ پاساودانی کارەکەشیان ئەڵێن ئەترسین موسڵمانەکان تووشی نشوستی ببن و جارێکی تر کار بکەوێتە دەستی ئەوان با ئەم پەیوەندیەمان هەر ببێ بەڵکو ئەمە خودایە خودا سەرکەوتن بدا بە موسڵمانەکان و جێگەیان پتەو ببێ و زیاتر خۆیان بگرن یا خودا کارێکی وەها بکات جولەکەکان بەتەواوی دوایان ببڕێ و دەرکرێن و لەناوماندا نەمێنن حبطت اعمالهم فاصبحوا خاسرین جا لەو ڕۆژی سەرکەوتنەدا کە خودا بۆ موسڵمانان یەسازێنێ خاوەن ئیمانەکان بە جولەکەکان ئەڵێن، ئا ئەم دوو ڕووە درۆزنانە بوون سوێنی زۆر گرانیان بە خودا بۆ ئەخواردن و پێیانئەوتن لەگەڵتانین و لە کاتی پێویستدا یارمەتیتان ئەدەین. واللە واسع علیم. ئەی موسڵمانینە هەرکام لە ئێوە لە دینی خۆی هەڵگەڕێتەوە ئەوە خودا بێباکە لێی و موحتاجی نییە و لەمە و پاش خودا کۆمەڵێ دێنێتە ڕووی کار کە خۆشیەوێن و ئەوانیش خودایان خۆشەوێ میهرەبان و دڵ نەرمن لەگەڵ موسڵمانان و توند و بە دەسەڵاتن لەسەر کافران لە پێناوی ڕەزامەندی خودادا و بۆ بەرزکردنەوەی ئایینی ئیسلام جیهاد دەکەن. بیروباوەڕیان پتەوە و لە پێناوی خودادا لە لۆمە و سەرزەنشتی ئەم و ئەو ناترسن. ئەمە بەهرە و پایەیەکی گەورەیە لە خوداوە ئەیبەخشێ بە هەر کەس مەیلی لێ بێ. خودا فەزڵ و بەخششی زۆرە و ئەزانێ کێ شایانی ئەو فەزڵ و بەخششەیە. کە ئێوە بانگ دەدەن بۆ ئەوەی موسڵمانان بێن بۆ نوێژ و ڕوو بکەنە خودا ئەم مونافیقانە گاڵتە بە بانگەکە ئەکەن و پێغەمبەر بە فروستادەی خودا دانانێن دیارە ئەمانە گرۆهێکی نەفامن ئەوی نەفام بێ گاڵتە بە ڕاستی ئەکات ئایا هیچ شتێ هەیە بیکەنە عەیبە لە ئێمە ئەوە نەبێ کە باوەڕمان بە خودا هەیە و باوەڕمان بەو کتێبە هەیە کە نازڵ کراوە بۆمان و بەو کتێبانەش کە لەمەو پێش خودا نازڵی کردوون بۆ پێغەمبەران؟ هەروەها ئێوە بۆیە عەیبەمان لێگرن چونکە بەشی زۆرتان لە ئایین لاتان داوە و باوەڕتان بە ئایین نییە. ئولائیک شر مکانا و اضل عن سواء السبیل ئەی محمد بڵێ پێتان بڵێم کێ لەمانە بەدترە لای خودا ئەوانەی کە خودا نەفرینی لێ کردن و غەزەبی لێ گرتن و کردنی بە مەیمون و بەراز و مەسخی کردن ئەوانەی کە گۆرەکەیان پەرست یان کاهینەکانیان پەرست واللە اعلم بما کانوا یکتمون. ئەو مونافیقانە کە دێن بۆ لاتان ئەڵێن ئیمانمان هێناوە بە ئاینی ئیسلام کەچی درۆکەن و بە کافریەوە هاتوون بۆ لاتان و بە کافریشەوە لاتان دەرچوون و ئامۆژگاری و قسەی ئێوە کاری تێ نەکردن خۆ بە درۆی ئەوان نابێ خودا باشتر ئاگای لەوەیە کە لە دڵیانا ئەیشارنەوە کە بێ ئیمانی و دوژمنایەتی ئیسلامە. خودا هەر دوو دەستی بڵاوە و بە ئارەزووی خۆی ڕۆزی ئەدا زۆر کەس لەو جولەکانە ئەو ئایەتانەی خودا بۆ تۆیان ئەنێرێ زیاتر گومڕاهیان ئەکات و زیاتر کافریان ئەکات چونکە دوژمن بە بەرزی دووژمنی دەماغی تێکەچێ. ئێمە دووژمنایەتی و ناکۆکیمان خستۆتە ناویان و تا ڕۆژی قیامەت ناکەونە یەک و ڕقیان لە یەکترە هەرچی جارێ ئاگری شەڕ هەڵەگیرسێنن خودا ئەیکوژێنێتەوە و هەوڵ و کۆششیان پووچەکاتەوە ئەمانە هەمیشە خەریکی ئاژاوەنانەوەن لەسەر زەوی و هەمیشە بەدکارن بێگومان خودا هەرگیز بەدکاری خۆشناوێ. ئەگەر ئەوان تەورات و ئینجیلیان ڕاگرتایە و بەوەی لای خوداوە بۆیان نێردراوە کاریان بکردایە لە خێر و بەرەکەتی بارانی ئاسمان و بەرهەمی زەوی تێریان ئەخوارد وەک ئەڵێن لەسەریانەوە ئەهات و لە پێیانەوە دەرئەچوو نوقمی ناز و نیعمەت ئەبوون ئەم کیتابیانە هیوایان هەیە کۆمەڵێکی میانەڕەو و دادخواهن و دوای حەق ئەکەون بەڵام زۆریان پیاو خراپ و بەد کردارن. ئەی پێغەمبەر هەرچیت لەلای خوداوە بۆ نێردراوە بۆ ئەوەی بیگەیەنی بە خەڵک هەمووی بگەیەنە پێیان لە هەمووی ئاگەداریان بکە و هیچی مەشارەوە چاوت لە کەس نەبێ و لە زیان مەترسە بێگومان ئەگەر هەمووی نەگەیەنی ئەوە وەک ئەوەتە هیچت نەگەیاندبێت خودا خۆی ئەتپارێزێ لە خەڵکی ناحەز و کەس ناتوانێ لەناوت بەرێ ئەی پێغەمبەر بڵێ ئەی ئەهلی کیتاب ئێوە بە دیندار حساب ناکرێن و هیچ ئاینێکتان نییە تا تەورات و ئینجیل ڕانەگرن و کاری پێنەکەن هەتا پەیڕەوی ئەوە نەکەن کە لەلای خوداوە بۆتان نێرراوە وەک باوەڕکردن بە پێغەمبەری ئیسلام و پەیڕەوی کردنی ئاینەکەی زۆر کەس لە ئەهلی کیتاب بەوەی خودا بۆ تۆی ئەنێرێ زیاتر گومڕاهەبن و ڕێگای کوفر ئەگرنە بەر. ئەوانەی جولەکەن و ئیمانیان بە حەزرەتی موسا هێناوە و ئەوانەی صبین و ئیمانیان بە حەزرەتی نوح یا حەزرەتی ئیبراهیم هەیە و ئەوانەی نەصرانین و ئیمانیان بە حەزرەتی عیسا هەیە ئەمانە هەموو ئەگەر بە ڕاستی و بە دڵ و بە زوبان باوەڕیان بە خودا و بە ڕۆژی دوایی هەبێ و کرداریان چاک بێ بە پێی ئەو ئایینەی لە لایەن خوداوە نێرراوە بۆ محمد ترسیان نابێ لە سزای ڕۆژی قیامەت و خەفەت ناخۆن وەک کافرەکان کە لە ڕۆژی قیامەتدا لە سزا و ئازار ئەترسن و خەفەت ئەخۆن بۆ ئەو عومرەی بە خۆڕایی و لە گومڕاهیدا بەختیان کرد و خۆیان تووشی ئەو ئەنجامە ناخۆشە کرد. لقد اخذنا میثاق بنی اسرائیل وارسلنا الیهم رسلا، بەڵام هەر جارێ پێغەمبەرێکیان ئەگەر ئامۆژگاری کردبن کە بە ئارەزووی نەفسی ئەوان نەبووبێ باوەڕیان پێ نەکردووە و هەندێکیان خستوونەتەوە بە درۆوە و هەندێکیان کوشتوون. وحسبوا ألا تكون فتنة ئەو بەنی ئیسرائیلیانە وایان نەزانی دوای ئەو ئینکار و کوشتنی پێغەمبەرانە تووشی هیچ بەڵایەک نابن بۆیە کۆر بوون لە بینینی حەق و کەڕ بوون لە بیستنی حەق پاش ئەوەیش خودا چاوپۆشی لێ کردن پاش ئەوەیش هەم بەشیکی زۆریان خۆیان کۆر و کەڕ کرد خودایش هەموو کردەوەیەکیان ئەبینێ و بەپێی ئەو کردەوانە حیسابیان لەگەڵ ئەکات. ئەو خودایە بپەرستن کە خودای من و ئێوەیشە و پەروەردگاری عالەمە، ئەوەی هاوبەش بۆ خودا دابنێ خودا بەهەشتی لێ حەرامەکات و جێگای ئاگرە بێت، بێگومان ستەمکاران و کافران هیچ یارمەتیدەرێکیان نییە. لقد کفر الذین قالوا ان اللە ثالث ثلاثە. بەڕاستی ئەوانە کافرن کە ئەڵێن خودا سێهەمی سێ خودایە واتە، یەکەم عیسا، دووهەم مەریەم، سێهەم اللە، هیچ خودایێ نیە بەڕاستی عیبادەتی بۆ بکرێ یەک خودا نەبێ ئەویش اللەیە ئەگەر واز لەم قسە کوفرە نەهێنن ئەوا لەلایەن خودای پەروردگاری عالەمەوە سزایەکی زۆر بەئازارو نالەباریان توشەبێ دایکی عیسا ئافرەتێکی زۆر ڕاست وێژ بووە و لە حەق لای نەداوە هەردووکیان خواردەمەنیان ئەخوارد وەک هەموو گیانلەبەرێ دیارە هەرکەس خواردەمەنی بخوات بۆ خودایی ناشێ جا سەیر بکە چۆن خودا ئایەتەکانی تەوحیدی خۆییان بۆ بەیان ئەکات سەیریش بکە چۆن ئەوان ڕوو لە حەق وەرەچەرخێنن و دوای بەتاڵەکەون. ذلک بما عصوا وکانوا یعتدون. لە ئینجیل و لە زەبووردا لەسەر زمانی عیسا و داوود لەعنەت کراوە لەو بەنی ئیسرائیلیانەی کافر بوون چونکە سەرپێچیان کرد لە فەرمانی خودا و دەستدرێژییانە کرد و لە سنووری ئایین لایاندا بوو. كانوا لا يتناهون عن منكر فعلوه لبیس ما قدمت لهم انفسهم ان سخط الله علیهم وفی العذاب هم خالدون ئەبینی زۆر لە ئەهلی کیتاب لە ڕقی ئێوە و ئاینی ئیسلام دۆستایەتی لەگەڵ کافرانەکەن کارێکی زۆر خراپیان کرد سەرمایەیەکی زۆر ناشرینیان خستە پێش خۆیان بۆ ڕۆژی قیامەتیان قەسەم بە خودا ئەبینی ئەوانەی لە هەموو کەس توندوتیژتر دوژمنی موسڵمانانن جولەکەکانن و ئەوانەن کە هاوبەشیان بۆ خودا داناوە ئەیشبینی ئەوانەی لە ڕووی خۆشویستنەوە لە هەموو کەس زیاتر لە موسڵمانانەوە نزیکن ئەوانەن کە ئەڵێن ئێمە نەسڕانین و پەیڕەوی مەسیحین چونکە هەندێ لەمانە زانان و زۆر بەدوای زانین و دۆزینەوەی ڕاستیدا ئەگەڕێن. یقولون ربنا آمنا فاکتبنا مع الشاهدین ئەم جۆرە نەسڕانیانە کاتێ ئایەتێ ئەبیسن کە بۆ پێغەمبەر نازڵ کراوە ئەبینی چاویان پڕەبێ لە فرمێسک و سەر ڕێژەکات لەبەر ئەو ڕاستیەی زانیان و بۆیان دەرکەوت هەروەها ئەڵێن خودایە ئیمانمان هێنا بە محمد و بەوەی بۆی نێرراوە وذلک جزاء المحسنین. خودا بەرامبەر بەو باوەڕە ڕاستەیان پاداشتی دانەوە کە بریتییە لە چەند بەهەشت و باغ و گوڵزارێ کە جۆگای ئاوی جوان و سازگاریان بەناودا ئەڕوات لەو بەهەشتانەدا هەتا هەتایە ئەمێننەوە و لێی دەرناچن ئا ئەوەیە پاداشتی چاکەکاران. ئەی موسڵمانینە ئەو نیعمەتە پاک و بەلەزەتانەی خودای میهرەبان بۆی حەڵاڵ کردوون حەرامیان مەکەن و لە خۆتانیان مەگرنەوە و زیادەڕەوی مەکەن بیشخۆن و خودا پەرستیش بکەن بەڵام لەو شورەیە لامەدەن کە خودا بۆی داناون خودا ئەوانەی خۆش ناوێ کە لە سنوری ئاین لائەدەن خودا لەسەر ئەو سوێنانە لێتان ئەگرێ کە لەگەڵ وتنیاندا قەستتان هەبێ و بەڕاستی سوێن بخۆن لەسەر کردن یا نەکردنی شتێ بەڵێ لەم جۆرە سوێنانەدا ئەگەر شکانتانن ئەوا پێویستە کەفارەت بدەن کەفارەتەکەش خواردەمەنی دانە بە هەژار لە مامناوەندی ئەو جۆرە خواردەمەنیانەی ئەیدەن بە خێزانی خۆتان یا پۆشاککردن بۆ دە هەژار یا ئازادکردنی بەندەیێ جا ئەگەر ئەمانە هیچ کامتان نەبوو ئەوا ئەبێ سێ ڕۆژ بەڕۆژوو بن ئەمەیە کەفارەتی سوێندی ڕاستەقینەتان ئەگەر شکانتان و نەتان بردە سەر خۆتان ڕاگرن لە شکاندنی سوێنەکانتان. مەگەر شکاندنەکە خێرێکی تێدابێ. خودا ئا بەم جۆرە ئایەت و حوکمەکانی ئایینتان بۆ ڕۆشن نەکاتەوە، بەڵکو بەجێیان بهێنن و شوکرانەبژێری خودا بن لەسەر ئەم هیدایەتە. یا ایها الذین آمنوا انما الخمر والمیسر والانصاب والازلام رجس لەبیستم من عمل الشیطان فاجتنبوه لعلکم تفلحون ئەی خاوەن ئیمانەکان شەراب و قومارکردن و سەربڕینی حەیوان لەسەر بەردەکانی دەوری کەعبە یا لای بتەکان هەروەها پەیڕەویکردنی ئەزلام و بەکارهێنانی کارێکی پیس و قێزەون و کرداری شەیتانی نەفرینلێکراون کاری ئینسانی ژیر و لە خودا ترس نین خۆتان لەمانە بپارێزن و لێیان دوور کەونەوە بەڵکو سەر کەون و بەختەوەر بن شایەنی باسە لە لێکدانەوەی ئایەتی پیرۆزی سێیەمی ئەم سورەتەدا بە درێژی باسی ئەزلاممان کرد بۆیە لێرەدا دووبارەمان نەکردەوە. بە گوێی خودا و پێغەمبەری خودا بکەن و خۆتان لە بێ گوێیی کردنی بپارێزن ئەگەر پشتتان هەڵکرد و سەرپێچیتان کرد ئەوا پێغەمبەری ئێمە هەر ڕاگەیاندنی ئاشکرا و بێ پێچ و پەنای لەسەرە ئیتر بە گۆ کردن و بە گۆ نەکردن پەیوەندی بە خۆتانەوە هەیە. پاش ئەوەش خۆیان لەو شتانە بپارێزن کە لە دواییدا حەرام کراون وەکو شەراب و ئیمانیان بە حەرام کردنەکە هەبێ و دوای ئەوە لەسەر ئەو خۆ پاراستنە بەردەوام بن و بە دوای کردەوەی چاک و موسوڵمانانەدا بگەڕێن و خۆیان بە چاکەوە مەشغوڵ بکەن خودا بنیادەمی چاکەکەری خۆشەوێ. فمن اعتدی بعد ذلک فله عذاب الیم ئەی موسڵمانینە بە خودا قەسەم خودا بە هەندێ نێچیر تاقیتان ئەکاتەوە کە دەستتان پێیان ئەگات یا بە تیر ئەتوانن ڕاویان بکەن تا ئەوانەتان کە لە پەنهانیدا لە خوا ئەترسن و لە کاتی حرامدا ڕاو ناکەن لەوانەتان جیا ببنەوە کە گوێ نادەنێ جا پاش ئەم تاقیکردنەوەیە هەر کەس لە سنووری خودا لابدا ئەوا سزایەکی پڕ ئازار ئەدرێ. ئەم ئایەتە پیرۆزە دەربارەی ئەوانە نازڵ بووە کە لە عەمرەی حودەیبیەدا بوون کە حەیوانی کێوی ئەهاتە ناویان و لێیان نزیک ئەبوونەوە بە ڕاددێ ئەیانتوانی بە دەست بیانگرن یان بە تیر برینداریان بکەن. هەر کەس نێچیرێ بە عەمدی بکوژێ واتە لە بیری بێ کە لە ئیحرام دایە و بزانێ کوشتنەکە حەرامە ئەوە جەزاکەی حەیوانێکە کە لە چەشنی کوژراوەکە بێ و دوو کەسی عادڵ پەسەندی بکەن ئەو حەیوانە بکەنە خێر و ئەبێ بگاتە هەژارانی کەعبە واتە لە حەرەمدا سەر ببڕرێ و بدرێ بە هەژارەکانی ئەگەر ئەوەتان نەبوو بەقەدەر قیمەتی ئەو نێچیرە بکەنە خواردەمەنی بۆ هەژاران. ئەگەر ئەوەشتان نەتوانی لەباتی خواردەمەنی هەر هەژارێ ڕۆژێ بەڕۆژوو بن. بۆیە ئەم جەزایە بڕیار درا تا ئەوەی نێچیرەکەی کوشتووە ئەنجامی کارەکەی بچێژێ، چونکە لە سنوور لایداوە و ڕاوی کردووە. خودا عەفوی کردن لە هی لەو پێشتان. هی سەردەمی جاهیلیەت یا هی سەردەمی ئیسلام پێش حەرام کردنی ئەم کوشتنە یا لە هی ئەم جارەتان بەڵام هەر کەس بگەڕێتەوە سەری ئەوە خودا تۆڵەی لێ ئەکاتەوە خودا بە دەسەڵاتە و تۆڵە سێنە. أحل لكم صيد البحر وطعامه متاعا لكم وللسيارة حەڵاڵە بۆتان بیخۆن و حەڵاڵە بۆ موسافیرەکانتان هەڵیگرن لەگەڵ خۆیاندا و لە ڕێگادا بیخۆن و سوودی لێ وەرگرن، بەڵام تا لە ئیحرامدا بن نێچیری وشکانیتان لێ حەرامە، لە خودا بترسن و لە سنووری فەرمانی دەرمەچن، چونکە بۆ لای خوا ئەگەڕێنەوە و لای ئەو حەشر ئەکرێن. ان اللە بکل شیء علیم. کەعبە کە خانوویەکی بە حورمەتە خودا حورمەتی داوەتێ و کردوویە بە هۆی بوژانەوەی خەڵک لە کاری دین و لە کاری دنیاییاندا ئەوەی بترسێ پەنای پێ با ئەوەی بێ دەست بێ لەوێ ئەحەوێتەوە ئەوەی بازرگانی بکا لەوێ ئیشی خۆی ڕائەپەڕێنێ ئەوەی بیەوێ حەج و عەمرە بەجێ بێنێ ڕووی تێکات و بۆی ئەڕوات، هەروەها خودای میهرەبان قوربانی لە مەڕ و بزن و گاو وشتری گەردن بەند لە ملی بۆ خێر دیاریکراوی لەو شوێنە پیرۆزەدا کردۆتە هۆی ژیانی خەڵک و بووژانەوەی داماوان ئەم کارانەی خودا کە هەموو حیکمەتیان تێدایە فاتقوا اللە یا اولی الالباب لعلکم تفلحون پایەی کردەوەی چاک و پاک و هی خراپ و ناپاک یا ئینسانی خاوێن و چاکەکەر و ئینسانی پیس و بەدکردار یا کردەوەی مرۆی پاک و ناپاک هەرگیز لای خوا یەکسان و وەک یەک نین ئەگەرچی زۆری پیسەکەت لا سەیر بێ چونکە عیبرەت بە چاکی و خراپییە نەک بە زۆری و کەمی کەواتە لە خوا بترسن لە ئیختیار کردنی چاک و پاک و لە خۆلادانە لە بەد و ناپاک بەڵکو بەختیار و سەرکەوتووی هەردوو دونیا بن. يا أيها الذين آمنوا لا تسألوا عن أشياء إن تبد لكم تسؤكم قەومێ پێش ئێوە پرسیاریان لە پێغەمبەرەکانیان کرد و دوایی ئیمانیان پێ نەهێنا وەک جەماعەتی عیسا کە داوای مائیدەیان کرد و دوایی ئیمانیان پێ نەهێنا یا قەومی صالح پێغەمبەر کە داوای وشترێکیان کرد و هەر چوار پەلیان بڕیەوە یا بەنی ئیسرائیلەکان کە پرسیاریان لە پێغەمبەرەکانیان ئەکرد و کە وەڵامیان ئەدانەوە ئیمانیان پێ نەئەهێنان. ولکن الذین کفروا یفترون علی الله الکذب وأکثرهم لا یعقلون ئەهلی جاهیلیەت پێش هاتنی ئاینی پیرۆزی ئیسلام ئەگەر وشترێکیان پێنج سکی بکردایە و دواینەکەیان نێر بوایە گوێی دایکانەکەیان دوولت ئەکرد و ئەیان قڵیشاند و بەڕڵایان ئەکرد نە سواری ئەبوون و نە ئەیان دۆشی ئەگەر زەلامێکیان نەخۆش بکەوتایە ئەیوت، ئەگەر چاک ببمەوە فڵانە وشترم بەرەڵابێ، واتە سوودی لێ وەرنەگیرێ، ئەگەر مەڕێک مێنگەی ببوایە بۆ خۆیانەبوو، ئەگەر نێرەی ببوایە بۆ بتەکانیانەبوو، خۆ ئەگەر بەسکێ نێر و مێیەکی ببوایە، ئەوا نێرەکەش دەخرایە پاڵ نەنگەکە و نەئەدرا بە بتەکان، هەروەها ئەگەر لە پشتی نێرێک دەسک بهاتایە حەرامیان ئەکرد سواری ببن و، لە ئاو و لە وەڕگە مەنعیان نەئەکرد و بە ئارەزووی خۆی ئەسوڕایەوە. جا قورئانی پیرۆز ئەم عادەتانەیان بەتاڵ ئەکاتەوە و ئەفەرمێ، ئەم عادەتانە کە کافرەکان خوویان پێوە گرتووە هیچ ئەسڵ و ئەساسێکیان نییە و خودا حوکمی وای نەداوە و پێی ڕازی نییە. أولو كان آباؤهم لا يعلمون شيئا ولا يهتدون کە پێیان ئەوترێ وەرن بۆ پەیڕەوی کردنی ئەو فەرمان و حوکمانەی خودا لە ڕێگای پێغەمبەرەوە بۆی ناردوون و وەرن دوای ئامۆژگاری پێغەمبەر بکەون ئەڵێن نایەین ئەو داب و نەریتەمان بەسە کە باوباپیرانمان دیوە لەسەری ئەڕۆیشتن الی اللە مرجعکم جمیعا فینبیکم بما کنتم تعملون ئەی خاوەن باوەڕەکان ئاگاتان لە بیر و باوەڕ و کردەوەی خۆتان بێ ئەگەر ئێوە ڕێگای ڕاست بگرنە بەر کافرە گومڕاکان زیانتان پێ ناگەیەنن گومڕایی ئەوان کار لە ئێوە ناکات هەمووتان سەرەنجامتان لای خودای گەورە و ئاگەدارە با لە کاتی وەسیەتەکەدا دوو پیاوی عادل و ڕاستگۆ لە خۆتان، واتە لە موسڵمانان، یا دوو پیاوی تر لە ئەهلی زیممە حازری ئەو وەسیەتە بن و ئاگەدار بن لەوەی خاوەن وەسیەت ئەیڵێ. جا پاش مردنەکە ئەگەر میراتبەری مردوو لە ڕاستی شایەتەکان دوو دڵ بوون، ئەوا لە پاش نوێژی عەسر کە خەڵک جەمە، شایەتەکان ڕاگرن تا سوێن بخۆن بە خودا و بڵێن، ئێمە ڕاستی شایەتییەکەمان بە هیچ نرخێ ناگۆڕینەوە و ئەوەی خاوەن وەسیەت وتویەتی بێ کەم و زیاد ئەیڵێین و ئەو کەسە کە شایەتییەکە قازانجە بۆی ئەگەر خزمیشمان بێ هەر لە ڕاستی لا نادەین و لایەنگری کەس ناکەین و ئەو شایەتییەی خودا ئەمری پێ کردووین نایشارینەوە. ئەگەر شتی وا بکەین واتە لە ڕاستی لا بدەین ئەوا ئێمە لە زومرەی گوناهبارانین. شایەنی باسە شایەتی زیمی لە سەرەتای ئیسلامدا بووە کە موسڵمان کەم بوون دوایی حوکمەکە نەسخ کراوەتەوە ئەمە ڕەئی ئیمامی شافیعی و ئیمام مالیک و نەخەعیە بەڵام ئیمامی ئەبو حەنیفە ئەڵێت لە هەموو کاتێکدا ڕاست و بەجێیە بەتایبەتی لە کاتی ناچاریدا. فیوقسمان باللە لشهادتنا احق من شهادتهما وما اعتدینا انا اذا لمن الظالمین جا پاش شایەتی ئەو دوانە ئەگەر دەرکەوت درۆیان کردووە و بەو شایەتیەی داویانە گوناهبار بوون با شاهیدی تر بێن لەو کۆمەڵە میراتبەرانە کە دوو شاهیدە پێشوەکان زیانیان لێداون ئەمانە بەرامبەری دوو شاهیدە پێشوەکان دانیشن و سوێند بخۆن کە شایەتی ئێمە ڕاستترە لە شایەتی دوانە پێشوەکان و ئێمە لەم شایەتیەماندا دەستدرێژی لە کەس ناکەین ئەگەر دەستدرێژی بکەین لە زومرەی ستەمکارانین. ذلک ادنی ان یاتوا بالشهادة علی وجهها او یخافوا چونکە ئەترسن لەوەی پاش سوێندەکەی ئەمان داواکارەکان دوودڵ بن و گومان لە ڕاستیان بکەن و سەرەنجام سوێند بخۆن و بخرێنەوە بە درۆوە و ئابڕوویان بچێ، لە خودا بترسن و گوێ لە فەرموودەی خودا و ئامۆژگاریی پێغەمبەر بگرن، بێگومان خودا هیدایەتی ئەوانە نادا کە لە ڕێگای ڕاستی ئایین لادەن. فقال الذین کفروا منهم ان هذا الا سحر مبین ئەی پێغەمبەر یادی ئەوە بکە کە خودا بە عیسای فەرموو، عیسای کوڕی مەریەم، یادی ئەو نیعمەتانە بکە کە بە تۆ و بە دایکتم داون، کە بە جوبرەئیل یارمەتیم دای قسەت لەگەڵ خەڵکە کرد کە هێشتا لە بێشکەدا بوویت و بە گەورەییش. واتە خودا توانای پێ بەخشیت بە مەلۆتکەیی وەک حاڵی گەورەیی قسەیان لەگەڵ بکەیت بیر لەوە بکەرەوە کە فێری نووسینم کردی فێری قسەی ڕاست و دامەزراو و حیکمەتدارم کردی تەوراتم فێرکردی کە پێش تۆ بۆ موسا هاتبوو ئینجیلم فێرکردی کە بۆ خۆت هات یادی ئەو نیعمەتە بکە کە چۆن بە ئیزنی من لە قوڕ هەیکەلی باڵندەت دروسەکرد و فوت پێ ئەکرد و بە ئیزنی من ئەبووە باڵندەی ڕاستەقینە هەروەها کێری زکماک و بەڵەکت بە ئیزنی من چاکەکردەوە بیری ئەوە بکەرەوە کە چۆن بە ئیزنی من مردووت زیندووە کردەوە. بیری ئەوە بکەرەوە کە چۆن نەمهێشت بەنی ئیسرائیلیەکان بتکوژن کە ئایەت و موعجیزەی ئاشکرا و دیاریت بۆ هێنان و باوەڕیان پێ ناکرد و کافرەکانیان لە باتی باوەڕکردن ئەیان وت ئەمانەی تۆ دەریانەخەیت تەنها جادووی ئاشکران و هیچی تر نین. ئایا خودای تۆ ئەتوانێ یا بە گوێ تەکا لە ئاسمانەوە خوانێکمان بۆ دابەزێنێ؟ عیسایش پێی وتن، ئەگەر بەڕاستی خاوەن ئیمانن لە خودا بترسن و دوو دڵ و ڕاڕا مەبن. شایەنی باسە ئەم داوای حەواریانە یا وەک داواکەی حەزرەتی موسایە کە لەگەڵ ئەوەشدا پێغەمبەر بوو عەرزی خودای کرد، ڕەبی، ئەرینی ئەنزور ئیلەیک. وتیان، ئەمانەوێ لەو خوانە بخۆین و بە تایبەتی بەم موعجیزەیە شەرەفمەند ببین و بە تەواوی دڵنیا ببین و لە دڵەڕاوکێی شەیتان ڕزگار ببین و بە ئاشکرا و بە بینین بزانین کە لە ئیدیعای پێغەمبەری و ئەو مژدانەیە پێمانی ئەدەیت ڕاسەکەیت لەگەڵمان و ئێمەیش شایەتی هاتنەخوارەوەی ئەم خوانە بین. هەروەها ببێتە نیشانەیەکی ئاشکرا کە دەلالەت بکا لە گەورەیی و توانایی تۆ و ببێتە موعجیزە بۆ ئیسپاتی ڕاستیی من لە ئیدیعای پێغەمبەرایەتیمدا. لەو خوانە ڕۆزیمان بدەرێ یا بمانخەرە سەر ڕێگای شوکرانەبژێری نیعمەتەکانت، هەر تەنها تۆ چاکترین ڕۆزیدەری، چونکە خۆت ڕۆزیەکە دروسەکەیت و خۆیشت ئەیبەخشی. خودا تکاکەی عیسای قبوڵ کرد و وتی، وا ئەو خوانەی داواتان کرد بۆتان ئەنێرمە خوار. ئیتر هەر کام لە ئێوە پاش ئەوە کافر بوو گوێی نەدایە ئامۆژگاری پێغەمبەر، سزایەکی گران و توند و تیژی وەهای ئەدەم لە عالەمدا سزای کەس بەو جۆرە نادەم. ئەوە بوو ئەوانەی کافر بوون خودا پێستی مەیموون و بەرازی بە بەردا کردن کە کەس سزای وەها نەدراوە. ئەی محەمەد باسی ئەوەیان بۆ بکە کە چۆن خودا لە ڕۆژی قیامەتدا بە ئاگەداری خەڵک و لە بەردەمیاندا لە عیسای کوڕی مەریەم ئەپرسێ و ئەڵێ ئەوە تۆ بەو خەڵکەت وتووە لە خودا بەو لاوە من و دایکیشم بپەرستن و بە خودامان حساب بکەن؟ عیسایش لە وەڵامدا ئەڵێت پاکی و بێ عەیبی هەر بۆ تۆیە بۆ من ڕەوا نییە و حەقی ئەوەم نییە شتی پووچ و ناڕەوا بڵێم، ئەگەر وتبێتم ئەوا تۆ پێت زانیوە، ئەوەی لە دەروونی مندایە تۆ پێیزانی، بەڵام من نازانم چی لای تۆیە، هەر تۆی زانا و ئاگەدار لە هەموو کارێکی پەنهان و شتێکی نادیار. ئەگەر عەزابیان ئەدەی ئەوا بەندەی خۆتن و ئەتوانی بە ئارەزووی خۆت لەگەڵیان بجوڵیتەوە و سزایان بدەیت موڵکی خۆتن و کەس حەقی ڕەخنەی نیە ئەگەر لە گوناهیشیان خۆش بی و چاوپۆشیان لێ بکەیت کەس ناتوانێ بڵێ نەیتوانی سزایان بدات بۆیە بەخشینی تۆ زۆر بەهێزی و دەستت بەسەر هەموو شتێکدا ئەڕوات ئەتوانی ببەخشی و ئەتوانی سزا بدەیت ذلک الفوز العظیم جا خودا ئەفەرمێ، ئەمە ئەو ڕۆژەیە کە ڕاستگۆیان ڕاستیەکەیان فریایان ئەکەوێت و پاداشتیان چەند باغ و گوڵزار و بەهەشتێکی گەورە و بەرینە کە جۆگای ڕوون و سازگاریان بەناوە ئەڕوات. ئاسمانەکان و زەوی و هەرچییان تێدایە موڵکی خودایە و خودا دەستی بەسەر هەموو شتێکدا ئەڕوات و توانایە. عەبدوڵڵای کوڕی عەباس ڕزا و ڕەحمەتی خوای لەسەر بێ وتی، پیاوێک وتی، ئەی پێغەمبەری خودا، کام کردەوەیە زۆر خۆشەویستە لەلای خودا؟ فەرمووی، ئەو کەسەی کە تەواوی دەکا و تێ هەڵدەچێتەوە. عەرزی کرد قوربان ئەو کەسە کێیە؟ فەرمووی، ئەو کەسەیە کە لە سەرەتای قورئانەوە ڕێزی لێ دەگرێ و دەیهێنێ تا خەتمی دەکا، هەموو جارێ کە خەتمی تەواو دەکا سەر لە نوێ لە سەرەتاوە دەست پێ دەکاتەوە. خولاسەی تەفسیری نامی. خولاسەی تەفسیری نامی، دانراوی گەورە زانای کورد مامۆستا مەلا عەبدولکەریمی مودەڕیس، قورئانی پیرۆز بە دەنگی محەممەد سەدیق المەنشاوی، خوێندنەوەی فەزائیل و شکۆی سووڕەتەکان مامۆستا بەکر حەمە سدیق، خوێندنەوەی تەفسیر فاتیح شێخ محەممەد شێخ سەمیع. مافی کۆپی کردن و پەخش کردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ ناوەندی ڕاگەیاندنی ئارا خولاسەی تەفسیری نامی.